خزمەت هجرەتی پێغەمبەردا صلی الله تعالی علیه وسلم ژیاوین و بەردەوامیش دەژین دوای ئەوەی پێغەمبەری ئازیز تاکانێکی باشی پەروەردە کرد خێزانانێکی زۆر باش و پەروەردەکراو لەسەر ئیسلام گۆش کرابوون بە پەروەردەیەکی محەممەدی صلی اللە تعالی علیه وسلم دوای ئەوەی پێخەمبەری ئازیز گرێبەست و پەیماننامەی عەقەبەی یەکەم و دووەمی لەگەڵ مسلمانانی مەدینەدا کردبوو دوای ئەوەی مسلمانان یەک بە دوای یەکدا هیجرەتیان کرد تا ئەو ڕۆژەی کە ڕەسول اللە صلی اللە علیه وسلم مەدینەی ڕووناک کردەوە و هەمووان خۆشترین ڕۆژ لە مێژوویاندا بریتی بوو لەو ڕۆژەی کە طلع البدر علينا من ثنيات الوداع پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام لە مەدینە نیشتەجێ بوو هیجرەتی کرد بەڵام ئەوەی کە گرنگە لەم هەفتەیەدا هەڵوەستەی لەسەر بکەین دوای ئەوەی زانیمان مسلمانانی بەڕێز هیجرەت بۆ چۆن دوای ئەوەی زانیمان لە هیجرەتا هەموو مەخلوقاتی خوای پەروەردگار بەشدار بوون دوای ئەوەی ڕۆڵ و کاریگەری گەنجان و ئافرەتانمان زانی ئێستا کاتی ئەوەیە قسە لەسەر ئەوە بکەین هیجرەت و دەوڵەتداری هیجرەت و دەوڵەتی مەدەنی مەدینە هیجرەت و دەستور و نەهج و بەرنامەیەک کە ئەم مسوڵمانانە کۆبکاتەوە و بزانن چۆن ژیانی ڕۆژانەیان بەڕێ دەکەن بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات و وەسەلام بەڵێ لە پێش دروستکردنی مزگەوت لە پێش کردنی مسلمانان بە تایبەتی مهاجر و ئەنصار پێغەمبەری ئازیزمان علیه الصلاة والسلام خاوەنی صحیفە یان وەثیقە یان بەڵێننامە و بە زمانی سەردەمی ئەمڕۆ خاوەنی دەستورێک بوو وەک ئیمامی بوخاری دەیهێنێت غەیری ئیمامی بوخاریش کە ئەنەسی کوڕی مالیک دەفەرموێت لە ماڵی باوکمدا بەڵێ لە ماڵی باوکمدا ئەو دەستورە ئامادە کرابوو کە تیایدا دەبێ مزگەوتێک مسلمانان کۆبکاتەوە و دەبێ مسلمانان ببن بە برای یەکتری دەبێ مسلمانان ببن بە یەک جەستە و بە یەک گیان ئەم دەستورەیە جێگای خۆیەتی هەموو لایەکمان مسلمانانی ئازیز هەڵوەستەی لەسەر بکەین سەرەتای ئەم دەستورە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام ورن با بچینە خزمەت شاری مەدینە بچینە خزمەت ئەو شارەی کە بەڕاستی شیرینە شارە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام یەکەمین پەیام، یەکەمین نەخشە رێگا، یەکەمین ئیعلان کردنی سەرەتای ئەو دەستورە قورئانیە محمدیە ئیعلان دەکات. وەرن پێکەوە بچینە خزمەت پەیامێکی پانزە وشەیی پێغەمبەری ئازیز علیه صلات و سلام. کە ئاراستەی کۆمەڵگای ئەو کاتەی شاری مەدینەی دەکات بەڵام ئاراستەی سەرجەم مرۆڤایەتی دەکات تا ڕۆژی قیامەت پێغەمبەری خۆشەویست و نوری چاوەکانمان دەفەرموێت ئەیوهە الناس افشو السلام بینکم پێم خۆشە مسلمانانی ئازیز بە دڵ بە عەقڵ لە بەرامبەر چوار بڕگە لە بەرامبەر پانزە وشەی پێغەمبەردا صلی الله تعالی علیه وسلم هەڵوەستە بکەین و بیری لێ بکەینەوە کە فەرمووی ئەیوها الناس هۆ دانیشتوانی شاری مەدینە بێ جیاوازی افشو السلام بینکم ئەمە بڕگەی یەکەم لەنێو یەکتریدا سەلام و ئاشتەوایی بڵاوکەنەوە کە ئەمە پێی دەوترێ بڕگەیەکی سیاسی ئەم بڕگەیە تیایدا رسول الله علیه الصلاة والسلام دەفەرموێت ئێوە ئەی ئینسانەکان هەر هەمووتان دەبێ لە ئاشتیدا بژین، ئاینی پیرۆزی ئیسلام ئاینی ئاشتی و پێکەوە ژیانە، ئەو ئاینەیە کە لەگەڵ یەکتریدا دەبێ جوانترین مامەڵە بکەن، وقولوا للناس حسنا، ئەم یاسا قورئانیەیە پاڵپشتی پێغەمبەری ئازیزە کە دەفەرمێ گوفتارتان جوانترین گوفتار بێ للناس، لە بەرامبەر ئینسانیەت و ئینسانەکاندا بێ ڕەچاوکردنی بیر و باوەڕ و عەقیدە و دینی کە ئەمەش بەڕاستی بڕگەیەکی زۆر گرنگە لە وتارەکەی پێغەمبەردا عەلەیهی سەلات وەسەلام کە مەبەستی پێ برایەتیە مەبەستی پێ ئاشتی نێوخۆییە کە لە ناو یەکتریدا ئەم هاوڵاتیانە دەبێ ئەفش و سەلامە بینەکم دەبێ لە دەم و دەستی یەکتری هەمووتان سەلامت بن بڕگەی دووەم، وأطعموا الطعام، کە بڕگەیەکی ئابوورییە، خواردن بەن بە یەکتری، ماڵەکانتان لەگەڵ یەکتریدا بەش بکەن، نابێت تاکێک، خێزانانێک، لەم کۆمەڵگایەدا ورگیان لە تێریدا بئێشێ، خێزانانێکیش قۆڕەی ناوسکیان بێ و لە برساندا، لە سەرماندا هەڵبلەرزن. یاسایەکی پێکەوە بەستنە، یاسایەکە کە ئەو کەسەی سەردانی و هاتوچۆ و مامەڵەی جوان بکا لەگەڵ یەکتریدا دەگا بە ڕەحمی خوای پەروەردگار، ئەوەی چاکەکردن و دراوسێیەتی و هاوماڵی و هاونیشتیمانی نەزانێت ناگا بە ڕەحمی خوای پەروەردگار. بڕگەی چوارەم فەرمووی. وصلوا باللیل والناس نیام بینی خۆتان و خوای پەروەردگار شەوان ئاوەدان بکەنەوە بە شەونوێژ شەوان پێویستە ماندوێتی جەستەتان ماندوێتی ڕۆحتان ببەستنەوە بە خوای پەروەردگارەوە شەوان لەگەڵ خوای پەروەردگارا لە وتوێژ و لە مناجاتا بن لە کاتێکدا خەڵکی خەوتون ئێوە منون بەندەی خوای میهرەبان بن دەفەرموێت، ئەگەر بێت و کۆمەڵگایەک بەم جۆرە مامەڵە بکەن، ئەگەر تەبا بن، ئەگەر زمانیان لەگەڵ یەکتریدا زمانێکی پڕ لە گوڵ و شیرینی و بەختەوەری بێ، ئەگەر دەستی یەکتر بگرن و دۆستی هەژاران بن، ئەگەر کار بۆ هەموو کەسەکان بدۆزنەوە، کاریان بەم یاسایە کرد، دابینکردنی بژێوی بۆ هەموو کەسەکان، ڕەخساندنی هەلی کار بۆ هەموو دەسەکان، پێغەمبەری خوا فەرمووی، تدخلوا الجنە بسلام، ئەم مژدە چەند خۆشە، هەر کەسێ ئەم چوار بڕگەیە جێبەجێ بکات، لە ڕووی سیاسییەوە مرۆڤەکان لە بەرامبەر دادگای خوای پەروەردگارا الناس سواسیە، هەموو مرۆڤن، هەموو مافی ژیانتان هەیە لەسەر زەویدا، لە بواری کۆمەڵایەتی و لە بواری ئابووریدا دەبێت سەربەخۆیی ئابووری و سەربەخۆیی بیر و بیرکردنەوەتان هەبێ، گەر بەندەی خوا بن تدخلوا الجنە بسلام دەچنە بەهەشتەوە، ئەو بەهەشتەی ادخلوها بسلام بە سەلام و پێشوازی دڵنیان تەنها لەو بەهەشتەدا ئاسوودە دەبن ئەگەر سەرنج بەین ئەم پانزە وشەی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم دەفەرمێ افشوا السلام دواتر دەفەرمێ تدخل الجنة بسلام پەیامێک ئاراستەی دەوڵەتەکەی دەکات لە مەدینەدا دەفەرموێ ئیسلام سەرەتاکەی ئاشتیە و کۆتاییەکەی هەر ئاشتیە سەرەتایەکەی پێکەوە ژیانە و کۆتاییەکەشی هەر پێکەوە ژیانە ئیسلام ئاینی هەموانە هەموان مڵکی ئیسلامن ئیسلامیش مڵکی هەموانە بڵێ پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم لەم وتارەیدا سەرەتای دەوڵەتی مەدینە دەوڵەتی هاوڵاتی بوون، دەوڵەتێک کە بۆ ئەو زەمانە و بۆ ئەو مەکانە شیاو بێ، نەهج و دەستوورێک کە بۆ ئەو زەمانە و تا ڕۆژی قیامەت سوودمەند بێ بۆ موسڵمانان و بۆ مرۆڤایەتی، لێرەوە ڕادەگەیەنێ کە ئەم دەوڵەتەی پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام گرنگە وەڵامی ئەو پرسیارە بەینەوە. لە شاری مەکە و لە شاری مەدینەش پێغەمبەری ئازیزمان دەزانین خاوەنی قورئان بوو ئەم قورئانەی پێ بوو و سنەتی خۆشی هەبوو بەڵام بۆ الوثیقە الصحیفە المعاهدە بە زمانی ئێستا دەستورێکی نووسیەوە کە لەم دەستورەدا ماف و هەموو ئازادیەکانی تێدا دەستنیشان کرد بەڵێ خۆشەویستانم پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام نەخشە و بڕگەکانی دروستکردنی دەوڵەت و دەوڵەتداری مافی هاوڵاتی بوونی نووسی بووەوە بۆیە توانی شاری مەدینە بکا بە شیرینە شار بۆیە توانی شاری مەدینە بکا بە ئەو شارەی بەهۆی ئەم دەستورەوە کە زۆر گرنگە لە ئێستادا مسوڵمانان بە تایبەتی لە هەرێمی کوردستاندا زۆر پێویستمان بەوە هەیە کە لەسەر دەستورەکەی پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وسەلام هەڵوەستە بکەین مستشرقی ڕومانی جیور جیو لە پێناسەی ئەم دەستورەی پێغەمبەردا کە دەڵێت پێک هاتووە لە پەنجا بەندێک دەڵێت زۆرینەی بەندەکانی بریتیە لە دیاریکردنی ماف و پاراستنی یا حکمی ئەوانەی کە غەیری مسلمانن زۆرترینی بەندەکانی باش لە جوانیەتی مامەڵە دەکات کە مسوڵمانان دەبێ بیکەن لەگەڵ غەیری مسوڵماناندا بۆیە دەڵێت یەکەمین دەستوری نووسراوە لە نێوەدورگەی عەرەبیدا تەنانەت یەکەمین بەڵگەنامە کە نووسرابێتەوە و جێبەجێ کرابێ و هەموو مرۆڤەکان لێی بەهرەبەند بووبن هەتاوەکو ئێستا کە سەدەی بیست و یەکە بریتییە لە بەڵێننامە و دەستورەکەی پێغەمبەری ئازیزمان لە دەوڵەتی مەدەنی مەدینەدا کە نووسیبوویەوە، دیارە والفضل ما شهد به الاعداء گرنگ ئەوەیە دوژمنانت، نەیارانت، غەیرە مسوڵمانان شاهێدی بن کە لە ئێستادا زۆرترین دیراسە و لێکۆڵینەوە لەسەر بەڵگەنامەکانی پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم پێشکەش دەکرێت بەڵێ لە ساڵی شەش سەد و بیست و سێ هیجریدا لە سەرەتای هیجرەتی پێغەمبەرمان صلی الله تعالی علیه وسلم بۆ مەدینە ئەم دەستورە نووسرایەوە و خرا بواری جێبەجێکردنەوە پێم خۆشە باوەڕدارانی ئازیز خوێنەواران قوتابیانی زانکۆ و پەیمانگاکان بە تایبەتی سەرنجتان ڕادەکێشم بۆ چەند گوڵێک چەند چڵێک لە نێرگزی نێو نێرگزتانی ئەم بەڵێننامە و ئەم دەستورە جوانەی پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم تا خوێنەواران خامە بەدەستان ئەوانەی یاسا ناسن لە بەرامبەر ئەم دەستورەی پێغەمبەردا صلی الله تعالی علیه وسلم خامەکانیان سەر نەوی کات چارەسەری قەیرانەکانی ئەمڕۆی مرۆڤایەتی دەستنیشان بکرێ کە هێندێک لەو بڕگانە دەخەمە خزمەتان کە پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم لەم دەستورە پەنجا بەندیەدا دەستنیشانی کردووە یەکەمین بڕگە کە زۆر گرنگە بۆ ئێستا هەڵوەستەی لەسەر بکەین کە پێغەمبەری ئازیزمان دەفەرمێ ئینەهم ئومەتون واحدە هەموان ئوممەتێکن کە لێرەدا چەمکی ئوممەت یەعنی وازهێنان لە چەمکی تاک، وازهێنان لە چەمکی خێڵ، وازهێنان لە چەمکی هۆز، وازهێنان لە چەمکی بنەماڵە، وازهێنان لە بەنی قورەیزە و بەنی نەضیر، وازهێنان لەوەی کە گاور و جولەکە، بتپەرست، هەر کەسێ بێت و بیەوێ خۆی بسەپێنێ، نەخێر هەر هەمومان، انهم امە واحدە، کە چەمکی ئوممەت، چەمکی هاوڵاتی بوون، چەمکی مرۆڤ بوون، لە بەندی یەکەمی بەیاننامەکەی پێغەمبەردا صلی اللە علیه و سلم زۆر گرنگە کە ئەمە چەمکی ئوممەتە پێغەمبەری ئازیزمان ئیعلانی دەکات پاشان خاڵێکی دیکە زۆر گرنگە کێ سەرپەرشتیاری ئەم دەستورە دەکات؟ کێ بەرپرسە لە جێبەجێکردنی ئەم دەستورە؟ لە کاتی گرفت و قەیران و ئیختیلافەکاندا هاوڵاتیان دەگەڕێنەوە بۆ کام مەرجع و کام سەرچاوە؟ مەرجع و سەرچاوە بریتیە لە قورئان و سوننەت بریتیە لەم بەندانەی کە وەرگیراون لە قورئان و لە سوننەتەوە بۆیە پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم فەرمووی مهما اختلفتم فیه من شیء فان مرده الی اللە و الی الرسول هەر خیلاف و ناکۆکیەک دروست بوو دەگەرێنەوە بۆ لای خوا دەگەرێنەوە بۆ لای سەرۆکی حکومەتەکەی شاری مەدینە کە بریتیە لە رسول الله صلی الله تعالی علیه وسلم واتە مرجعیت واتە دەبێ کەسێک هەبێ هاوڵاتیان و هاونیشتیمانیان بگەرێنەوە بۆ لای دەبێ کەسێ شوانی هەموو هاوڵاتیان و هەموو هاونیشتیمانەکان بێت خاڵی سێیەم هاوکاری کۆمەڵایەتی ئەم دەوڵەتەی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم دەوڵەتێک بوو خۆسەپێنەر نەبوو خۆسەلمێنەر بوو دەوڵەتێک بوو خزمەتکار بوو نەک خەڵکی بە خزمەتکار بکا و بە کۆیلە بکات بۆیە پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه و سلم چەمکی التحالف هاوپەیمانی پێکەوە کارکردن یەکدەستبوون هاریکاری و تەبایی لەناو یەکتریدا جێگیر کرد بڕگەیەکی دیکە ئاسایشی ژیان و پاراستنی سیستەمی گشتی ئاسایشی دین ئاسایشی ڕۆح ئاسایشی خوێن ئاسایشی خواردن بەڵێ ئاسایشی سەروەت و سامانی هاوڵاتیان، ئاسایشی کەنیسە و مەعبەدەکان، ئاسایشی گاور و جوولەکە، ئاسایشی ئەم دەستوورەی کە نووسراوەتەوە کە هەمووان دەبێ بیپارێزن. کە پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم باس لە شاری یەثریب دەکا تا ئەو کات ناوی یەثریب بوو ئینجا پێغەمبەری خوا کردی بە مەدینە واتە مەدەنیەت واتە دەوڵەتی هاوڵاتی بوون دەورەتی دەوڵەتی حەڤارەت و شارستانیەت فەرمووی شاری یەثریب حرامە ئەوەی تیایدایەتی لە هاوڵاتیان لە سەروەت و سامان و تیجارەت و بازرگانی هەرکەسێ بیەوێ بەکاری بێنێ بۆ بەرژەوەندی تاکە کەس یان بیەوێ لەگەڵ دژمنانی دەرەوەی مەدینەدا هاوپەیمانی ببەستێ بیەوێ خیانەتێک لە سەروەت و سامان و لە هاوڵاتیانی شاری مەدینە بکات پاشان فەرمووی پاراستنی ئەوانی دی کە سەرنج بەن مسلمانانی ئازیز ئا ئەمەیە ئیسلام بە بڕگەیەک جێگیری دەکات دەفەرمێ لیل یەهودی دینهم ئنجا وللمسلمین دینهم یەهود دینی خۆی هەیە مسلمانانیش دینی خۆیان هەیە واتە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام نەهاتووە بە حوکمی دین دین لەناوبا نەهاتووە دین بە زۆر بەسەر خەڵکیدا بچەسپێنێ بەڵکو یەهود دینی خۆی هەیە بتپەرستەکان تەنانەت دینی خۆیان هەیە چ دەپەرستن بەڵام هەر هەمومان پێکەوە لەسەر ئەم بەندانە ڕێکەوتوین دەبێ یاسا لەم وڵاتەدا کە ئەم بەندانەیە دەبێ پارێزراو بێ دەبێ لەم وڵاتەدا هیچ کەسێک نەبێ یاساشکێنی بکا، هەر هەمووشیان ڕازی بوون بە گاور و جوولەکە و موسڵمان و مونافیق و بت پەرستیشەوە ئیمزایان کردبوو کە دەبێ ئەم بەڵێننامەیە بەسەر هەر هەموواندا جێبەجێ بکرێت؟ بەڵێ پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم یاسایەکی دیکە کەس تاوانی کەس لە ئەستۆ ناگرێ کەس لە پێناوی کەسدا ناکوژرێتەوە جا سەیرم بڕگانە بکەن کە مێژوو یاساناسان دەڵێن هەستیارترین بڕگەی قانونی بە زمانی ئێستا پێغەمبەری ئازیزمان ڕەچاوی کردووە فەرمی لا یەکسیب و کاسیب ئللا عەلا نەفسیهی هەر نەفسێ هەڵەیە دەکا تاوانێ دەکا خیانەتێ دەکا دزیە دەکا قەتڵێ دەکا خۆی لێی بەرپرسیارە ئەم یاسایی لە قورآنەوە وەرگرتبوو کە قورآن دەفەرموێ ولا تزیر وازرة وزر أخرى هیچ تاوانێک کە کەسێک ئەنجامی نەداوە چۆن دەبێت لەسەری سزا بدرێ بەڵێ پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام فەرمووی وئین النصر للمظلوم ئەم دەوڵەتەیە هەر کەسێ ژێردەستە بێ سەری دەخات مافی بۆ وەردەگرێتەوە ئەمە حکمی کەمینە نییە ئەمە حکمی زۆرینە نییە ئەمە حکمێکە دەوڵەتێکە دەوڵەتی پرس و ڕاوێژە ئەمە دەوڵەتێکە بەڕاستی خزمەت بە هاوڵاتیان دەکا هەموو هاوڵاتیان لە بەرامبەر ئەم دەستورەدا وەکو یەک وان وئن بینهم النصر على من حارب أهل هذه الصحيفة أو أهل هذه المدينة دەبێ هەر هەمومان تەبا و برابین یەک دەست و یەکگیان بین لە پێناوی پاراستنی مەدینە لە پێناوی سەرخستنی ئەم دەستورە لە پێناوی پارێزگاریکردن لە سەروەت و سامانی هاوڵاتیان لەم دەوڵەتەدا ئەمە باسی کەی دەکەین ئەمە ساڵی شەش سەد و بیست و سێ هیجری پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم ئەم دەستورەی لە شاری مەدینەدا ئیعلان کردووە بێگومانم ئێمە ئەم دەستورە ناناسین بێگومانم بەڕاستی دوژمنانمان ئەم دەستورە دەناسن بۆیە دژایەتی ئیسلام دەکەن بۆیە نایانەوێ ئیسلام حاکم بێ بۆیە نایانەوێ ئیسلام ئاینی ڕەسمی بێ بۆیە بەڕاستی ئیسلام بەکار دێنن خەڵکانێک بە ناوی ئیسلام و بە ناوی مسوڵمانەوە دروست دەکەن دەوڵەتی زوڵم و خیانەتیان پێ دادەمەزرێنن ستەم لە مرۆڤایەتی دەکەن بۆ هەتاوەکو ڕاستیەتی ڕووی جوان و درەوشاوەی ئەم دەستورەی پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام دەرنەکەوێ بۆ مسوڵمانان بە تایبەتی بەڵێ خۆشەویستانم لە ئێستادا نزیکەی پەنجا وڵات اعتمادیان بەشێکی سەرەکی بریتییە لە سوود وەرگرتن لەم دەستورەی پێغەمبەری ئازیز کە من شەش حەو گوڵم بە ئێوە بەخشی کە گەنجانی خۆشەویستم یەکەمین دەستوری نووسراوە لە مێژوودا کە کتێبێکی زۆر پڕبەها و بەنرخە بیخوێندنەوە تاکو حکومەت بخوێندنەوە دراسەی ئەو دەستورەی پێغەمبەر بکەن عەلەیهی سەڵات وەسەلام کە لە ئێستادا دەبێ لە زانکۆکانی هەرێمی کوردستاندا بە تایبەتی دەیان و بگرە سەدان توێژینەوە و هەڵسەنگاندنی زانستی بکرێ بۆ ئەوەی هەرێمەکەمان لە قەیرانی بێدەستووری، لە قەیرانی ناعەدالەتی، لە قەیرانی حکومەتی کارانەبوو، لە قەیرانی بەهەدەردانی سەروەت و سامان ڕزگار بکرێ. کە ئەمە ئەرکی زانکۆکانە، ئەرکی بەڕاستی مامۆستایانی زانکۆ و پەیمانگاکانە کە دەبێ بێن بەڕاستی لەسەر دەستوورەکان هەڵوەستە بکەن، بەتایبەتی دەستووری مەدینەی پێغەمبەری خوا صلی اللە تعالی علیە و سلم، کەواتە دەوڵەتەکەی پێغەمبەری ئازیزمان دەوڵەتێکی خۆسەلمێنەر بوو نەک خۆسەپێنەر، پێغەمبەری خوا صلی اللە تعالی علیە و سلم موسڵمانانی ئازیز لەم شارەدا پرسی بە موسڵمانان دەکرد. پێغەمبەری خوا بەڵێ حاکم بوو بەڵام و ئەمرهم شورا بینهم کاری بە شورا دەکرد مەگەر گەنجە دڵگەرمەکان بڕیاریان نەدا بچنە دەرەوەی شاری مەدینە جەنگی ئوحد بکەن پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم بەگوێی کردن بۆ؟ چونکە دەوڵەتی هاوڵاتییە، ئەم گەنجانە پێیان خۆشە و قبوڵ ناکەین بێینە دەرەوەی شاری مەدینە، لە هەمان کاتا پێغەمبەری خوا بەوەفایە، لە مەکە لەگەڵیانا ڕێکەوتووە لە ناو مەدینا بیپارێزن نەک لە دەرەوەی مەدینە، لە ئێستادا پێویستە پرسیان پێ بکا، کە پرسیشی پێ کردن وتیان دەچینە دەرەوە، پێغەمبەری ئازیزمان جلی جەنگی پۆشی و چووە دەرەوە. نەک چووە دەرەوە سەحابەیەکی زۆر شەهید بوون پێغەمبەری ئازیزمان بریندار بوو دانی مبارەکی شەهید بوو بەڵام خوای پەروەردگار دەفەرموێ دەبێ لێخۆشبوون لە خوای پەروەردگار داوا بکەی بۆم سەحابانە و دەبێ پرسیان پێ بکەی و دەبێ خۆشت بوێن و دەبێ لێشیان ببووری کە ئەمەیە دەوڵەتی پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام خاڵێکی دیکە لەم دەوڵەتەی پێغەمبەردا مسلمانانی ئازیز بۆیە ڕەدی کەسانێک بینەوە بەداخەوە کە پێیان وایە دەستوور و مەنهەج و فیقه و شەریعەتێ کە حوکمی خەڵکی پێ بکرێ تەنها و تەنها قورئان و سوننەتە بەڵێ دەبێ لە ژێر قورئان و سوننەتا یاسا قورئانیەکان یاسا محەممەدیەکان دەربهێنرێ موسڵمانانی ئازیز ئاگاداری ئەوەن کە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم وەکو ڕئیسی حکومەت وەکو بەرپرسیار لە تێرکردنی گەدەی هاوڵاتیان لە شاری مەدینەدا بڕیارێ دەرەکات و فەرمووی هیچ کەسێک ئەمساڵ بۆی نییە گۆشتی قوربانی هەڵبگرێ بەڵکو باشترین کەسە و کەسەیە زۆرترینی قوربانەکەی ببەخشێتەوە بۆ لە ساڵی ئایندەدا فەرمووی بیخۆن قوربانی هەڵی بگرن بیشی بەخشنەوە ساڵی یەکەم ساڵی گرانی بوو کەواتە ڕئیسی حکومەت دەبێ بە بەڕاستی بە پێی زەمان و مەکانەکە یاسای تایبەتی دیاری بکات بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام وەکو قاضیەک وەکو مفتیەک وەکو سەرۆکی حکوومەتێک کۆمەڵێک بڕیاری هەیە ئەم بڕیارانە پێمان دەڵێت کە ناکرێ مسلمان بێ یاسا و بێ سیستەم و بێ بەرنامە بێ کەواتە مسلمانانی ئازیز ئێمە ئێستا جێگای خۆی نییە شانازی بە ئیسلامەوە بکەین ئێستا جێگای خۆی نییە ئێمە قوربانیەوە ئیسلامە بین بۆ ئیسلامە بژین ئایا ئەو ئیسلامە جێگای ترسە یان جێگای ئەوەیە بەڕاستی بیکەین بە کاڵایەکی پڕ بە باڵامان ئایا دەبێ ئیسلام بەداخەوە هەر لەم بینبەرەوە وتمان چەند مانگێک لەمەو پێش ئیسلام مەکەن بە کێشە لە نووسینەوەی ئەو دەستورەی کە بڕیار بوو بینووسنەوە بۆ لە بڕگەی شەشدا لەسەر ئیسلام هێندە قسەتان کرد بۆ زۆرینە وتتان نابێ ئیسلام ئاینی کارپێکراوی ئەم وڵاتە بێ بۆ زۆرینە هەڵوەستەتان لەسەر کرد ئا ئەمە ئیسلامە توخوا ئەمە شیاوی ئەوە نییە بێین هەومان قوربانی ئەو ئیسلامە بین کەواتە مسلمانانی ئازیز دەوڵەتەکەی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم لە خوارەوە دەستی پێ کرد لە لوتەوە دەستی پێ نەکرد دەوڵەتەکەی پێغەمبەری خوا علیه الصلاة والسلام خوا میللەت ئینجا حاکم، بەڵام دەوڵەتەکانی تر ئەگەر موسڵمانیش بن یان دەوڵەتێکی ئاینیش بن خوا حاکم ئینجا میللەت نەوەڵڵا حاکم دەبێ میللەت لێی بەرپرسیار بێ ئەوە نییە خەلیفەکان دەفەرمون قەد ولیت و عەلەیکم دانراوم لەسەر ئێوە هەڵبژێراوم لە بۆ ئێوە خۆم خۆم نەسەپاندووە ئێوە بەرپرسیارەتیتان لە ئەستۆی منادا ناوە کەواتە دەبێ شانازی بە ئیسلامەوە بکەین ئیسلام دەڵێت دونیا دەسەڵات حکومڕانی بەردەوام دەبێ با کافریش بن بەڵام عەدالەتتان هەبێ دەسەڵات حکومڕانیتان بەردەوام نابێ با مسلمان بن بەڵام با زوڵمتان هەبێ با مسلمان بن بەڵام با لەگەڵیدا گەندەڵ بن با مسلمان بن بەڵام ستەم لە میلەتەکەی خۆتان بکەن با مسلمان بن بەڵام خۆسەپێن بن فەرمی لا تەدوم و بەردەوام نابێ ئەو حکومە ئەو دەسەڵاتە کۆتایی پێدێ ئەو دەسەڵاتە ناچێتە خانەی ئەو دەسەڵاتانەی کە لە مێژوودا شانازیان پێوە بکرێ کەواتە شاعیر زۆر جوان دەڵێ فتأريخنا من رسول الله مبداه وما عداه فلا عز ولا شأن تاریخ و مێژووی مرۆڤایەتی تاریخ و مێژووی ئێمەی مسلمان لە ڕسول اللهوە دەست پێ دەکات ژیانی ئێمە یەعنی ژیانی ڕەسوڵ اللە سەربەرزی ئێمە یانی شوێن پێهەڵگرتنی محمد ڕەسوڵ اللە هەنگاو بە هەنگاو بست بە بست هەموو هەنگاوەکانی پێغەمەری ئازی زیندوو بکەینەوە بێگومانم سەرفراز و سەرکەوتوو دەبین کەواتە پیرانی وریا و بە ئاگا لاوانی هۆشمەند خوێنەواران سەرجەم چین و توێژەکان دەسەڵاتداران جێگای خۆیەتی بەڕاستی ئێستا گلەیی لە خۆمان بکەین گلەیی لە دەسەڵاتدارانی ئەم هەرێمە بکەین تخوا حەیف نییە دوای بیست و ئەوەندە ساڵ هەرێمێک دەوڵەمەند میللەتێک هەژار ملەتێک دەریایەک خوێن هەر بێ دەستور بێ هەر بێ سەر بێ هەر بێ کەس بێ هەر خۆخۆر بێ هەر ڕق لە یەکتروب ڕق لە یەکتری بێ هەر بە پیلانی دوژمنان و بە دەستی تاران و توران سەنگەر لە یەکتر گرتن بێت خوا حیف نییە کەواتە ئیسلام زوڵمی نەکردووە بە جدی ئەوە عەلمانیەتە مەینەتی بۆ میلەتی کورد هێناوە ئەوە عەلمانیەت و ئەوە دیموکراسیەتە بەڕاستی میلەتیان پرد کردووە بەش کردووە ئەی چی کۆمان دەکاتەوە ئیسلام ئەی چی کۆمان دەکاتەوە دەستور و وەثیقە و صحیفەکەی پێغەمبەری ئازیزە کە هەومان دەکا بە برای یەکتری کە دەوڵەتی هاوڵاتی بوون و هاونیشتیمانی بوونە ئەو دەوڵەتەیە کە تیایدا مافی کارکردن مافی ئازادی ڕادەربڕین مافی ژیان مافی دارایی کۆکردنەوە بۆ هەموو تاکەکان دیاری دەکات ئومێدەکەم هەموو لایەکمان توانی بێتمان لە خزمەت هجرەتی پێغەمبەردا هجرەت کەین لە گوناه و لە تاوان هجرەت کەین لە سستی و لە تەمەڵی هیجرەت بکەین لە نەخوێندنەوە بۆ خوێندنەوە هیجرەت بکەین لە پشتکردنە مزگەوت بۆ ڕووکردنە مزگەوت هیجرەت بکەین لە لێکدابڕان بۆ پێکەوە ژیان هیجرەت بکەین بۆ ئەوەی پێکەوە بە یەکەوە پێبکەنین نەک بە یەک پێبکەنین دەست لە نێو دەستی یەکتری بنێین بتوانین سربەخۆییەک لەژێر ئاڵا و بەیداخەکەی ڕسول اللهدا صلی الله تعالی عليه وسلم بۆ ئەم میللەتە هەژارە بەدی بێنین خوایە لە هەڵە و گوناهمان خۆش بە خوایە لە هەڵە و گوناهی هەموو لایەکمان خۆش بە خوایە لێت داواکارین بۆ خاتری ئیسمی عەزەمت ئەم مسلمانانە لە نێو خانەی ماڵی تۆدان یا ئەڵڵاه لیان خۆش بە خوایە شیفای نەخۆشەکانیان بە خوایە شیفای نەخۆشی ئەم مسلمانانە و تەواوی مسلمانان بە خوایە هیدایەتی گەنجەکانمان بە خوایە موفقمان بکە هیجرەت کەین لە گوناه و لە تاوان بۆ تاعەت و عیبادەت و گۆرایانی تۆ یا اللە خوایە بمانکە بە خزمەتکاری ڕێگا و ڕێبازی محمد رسول اللە خوایە بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت ئەم خاکی کوردستانەمان ئەم خەڵکی کوردستانەمان یا اللە بپارێزە خوایە ئەم خەڵکی کوردستانەمان ئەم زمانی کوردیە ئەم جلی کوردیە ئەم خەڵکی کوردیە لای پێغەمبەرە ئازیزەکەت خۆشەویست بوو خوایە مان کەرۆ بە تەواو برای یەکتری خوایە ئەم کەشتی کوردستانەمان بپارێزە خوایە شەڕی شەرنگێزان